هەموومانی تووشی نەخۆشییەکی سامناک کردووە، ئەو نەخۆشییە جیاواز لە نەخۆشییەکانی تری لاشە کە بەداخەوە ئەمڕۆ زۆربەی خەڵکی هەر یەکە بە نەوعێک نەخۆشییەک لە لاشەیدا هەیە، کەم تا زۆر ماڵێک نابینی نەخۆشێک پێوەی گیرۆدە نەبووبن، بەڵام ئەو نەخۆشیە ڕوو لە مێشک و دڵ و دەروونی مرۆڤ دەکا کە بریتیە لە غەفڵەت، بریتیە لە بێ ئاگایی لە خوا، بریتیە لە بیر نەکردنەوە لە قەبر و قیامەت و چارەنووسی هەتاهەتایی مرۆڤ. هەموومان هەر دەڵێین بۆ مستەقبەلمان ئەوە باشە، بۆ دواڕۆژمان ئەوە باشە، کەچی زۆر کەمن ئەوانەی دواڕۆژ بە قیامەتی خۆیان دەبینن. لە کەم کەمترن ئەوانەی کە هەموو دەمێ خوایان لەبیرە و ئەوەندەی باسی خوا دەکەن باسی دونیا ناکەن کام مەجلیسمان هەیە جەنابتان بیری لێ بکەنەوە کە تیا دادەنیشین بیکەی بە چوار بەشەوە سێ بەشی باسی دنیاە باسی دەوڵەمەندبوونە باسی سەروەت و سامان و موچە و ژیانە ئەگەر خوا ڕەحمکە بەشێکی ئەویش ئەگەر هەبێ باسی خوا و قیامەت و دین و مەسایلێکی شەرعی بێ ئەو کەسانەی کەوا بەردەوام خوایان لەبیرە و دوورن لە نەخۆشی غەفڵەت و بێ ئاگایی لە کەم کەمترن وەکو حەدیسەکە فەرمووی لەناو پێستی گایەکی ڕەشا وەکو موێشی سپیوان یان فەرمووی غەریب و نامۆن لە ناو خەڵکە فەتوبالی الغڕەبا ئەوانە غەریب بوونەوە تەنانەت زۆر جار لەوانەیە تەریق بکرێیەوە ئەگەر لە مەجلیسێکا هەر باسی قیامەت بکەی ئەڵێ فڵان کەس نایهەڵێ دوو قسەی خۆشی دنیایی بکەی و دوو غەیبەت بکەی یان پەنا بەخوا خەڵک هەیە وا حاڵی بووە کە ڕۆچوون لە دینداریدا شێتبوونی بەدواوەیە ئەڵێ فڵان کەس ئەوەندە ڕۆ چوو لە قورئان خوێندن و دیندا تاوەکو شێت بوو کە لە ئەنجامە ئینسان لە بێدینیدا شێت دەبێ نەک لە پابەندبوون بە قورئان و بە دینی خوای پەروەردگارەوە ئینسان کە تووشی نەخۆشی غەفڵەت و بێئاگایی لە خوا بوو، ئەمر بە چاکە ناکا، نەهی لە خراپە ناکا، نوێژە جەماعەتەکانی ناکا، زۆر دەخوا، زۆر دەخەوێ، کەم کاری کردەوەی جوان و خواپەرستی دەکا. ئینسان کە تووشی نەخۆشی غەفڵەت لە خوا بوو، ئەوەندەی جل و بەرگی دنیایی و پۆشتە و پەرداخی جەستەیی بەلاوە گرنگ دەبێ، جزئێکی ئەوە بیر لە جلی ئیمان و بەرگی ئیمان و تەقوایی لاشەی ناکاتەوە، کە لباس التقوی هو خیر. ئەوەندەی ئینسانەکان بیر لە گەشت و سیاحەت و سەیران دەکەنەوە، وەڵا گەشتێکمان بکردایە، سەیرانێکمان بکردایە، سەفەرێکی خۆشمان بکردایە، کوا کێمان هەیە بیر لە گەشتە ڕوحییەکان بکاتەوە؟ جاران پیاوچاکان دەیانگوت وەرن با بەیەکەوە گەشتێکی ڕوحی بکەین دەیانگوت چۆن دەیانگوت با باسی ژیانی سەحابەیەکی پێغەمبەر بکەین صلی الله علیه وسلم با ئاەتێکی قورئان تەفسیر کەین با بە سەرهاتی پیاو باشێکی پێش خۆمان بخوێنینەوە ئەمە ڕوحت گەشتێک دەکا و سەیرانێک دەکا هەز دەکەی چ ئارە ئارەزوویەکت دەشکێ هەز دەکەی چ دەروون سوودەیەکت پێ دەبەخشرێ ئەوەندەی ئەمڕۆ خەڵکی لەم مادیگەرایەدا هەوڵی ڕەزامەندبوونی خەڵکی تر دەدەن بە جوزئی ئەوە نابینی هەموومان هەوڵی ڕەزامەندی ڕەب العالمین بدەین کە لە کاتێکا ئەگەر خوال لێ ڕازی بێ هەموو تەواوی خەڵکی خواشت لێ ڕازی دەبێ بۆیە قورآن ئاماژە بەوە دەکات سەردەمانێک دێتە پێشەوە و پێشتریش هەبووە خەڵک هەیە دوو چاوی سەری هەیە بەڵام نابینێ نابینایە دوو گوێی ساغی هەیە بەڵام نەبیستە نابیستێ دڵی هەیە مێشکی هەیە بەڵام وەرناگرێ دەفەرمەوە لەقەت ضرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم آذان لا يسمعون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون خەڵکانێک هەن قورئان دەفەرمێ چاویان هەیە و نابینن گوێیان هەیە و نابیستن مێشک و دڵ و بیریان هەیە و بیر ناکەنەوە ئەوانە شوێنیان جەهەنەمە چونکە لە ئاژەڵن خراپترن ئەو ئاژەڵە قورئانی بۆ نەهاتووە ئەو ئاژەڵە بۆ وەزیفەی خۆی هەڵبەستێەوەی پێی سپێراوە لەلایەن خواوە بەڵام ئێمە مرۆڤین ئەو قورئان و حەدیس و خوتبە و جومعە و جەماعەتە ئەبێ ئینسان بە ئاگا بێنێتەوە بۆ ئەوانە دەچنە جەهەنەم ئولایکە هم الغافلون چونکە لە دنیادا بێ ئاگا بوون بێ ئاگا بوون لە خوا لە قیامەت لە دنیا جا ئینسانی مسلمان دەبێ بەگوێی پێغمبەری خوا بکە صلی الله علیه وسلم کە خوا لەو قورآندا بە پێغمبر صلی الله علیه وسلم دەفەرمێ ولا تکن من الغافلین ئەی پێغمبەری خۆشەویستم لە غافڵ و بێ ئاگاکان نەبی بەڵام بۆ ئەو قیامەتە و بۆ ئەو موستەقبەلە هەتا هەتاییە و بۆ ئەم ئیسلام و قورئانە بەڕاستی بێ ئاگایە واللە ئیوە هەیە پرسیاری وا دەکا عمری پەنجا ساڵە یعنی هەر عەجیبت لێ دێت چۆن ئەم پیاوە پەنجا ساڵە لەم ئیسلامەدا دەژیا هێشتا بۆی لێک نەبەتەوە پێغەمبەری خوا خاتەمی ئەنبیایە یان نا ئەوە ئەو پەڕی فەقیر حاڵیە لە دیندا وەڵڵاهی خەڵک هەیە هەتا ئێستاکانەش وا پرسیاری ئەوە دەکا دەستنوێژ بە شتی وا دەشکێ یان نا کە ئەسڵەن پرسیاری ناوێ کەچی کاتێک کە بۆ دنیا لێی دەپرسی بە دە کەسی بەتوانا زەوتی ناکەن ئەوەندە لێزانە جا ئەم هۆکاری بێ ئاگاییە کە ئەمڕۆ تووشی ئێمە بووە لەم جیهانی مادەدا کۆمەڵە سەبەبی هەن سەبەبی یەکەم دنیا بەلاتەوە هەموو شتێک بێ ئەوەی خۆشت ویست هەر لەبە دنیا خۆشت بوێ ڕقل لە خەڵک بوو هەر لەبە دنیا ڕقل لێ بێ هەموو باس و خواس و فکر و هۆشت هەر لای ئەم دنیا فانیە بێ ئەمە بەڕاستی سەبەبی یەکەمە ئەمڕۆ کوا خۆشەویستیەکان لەبەر خاتری خوا ماون هەمووی دەڵێ بۆیە خۆشم دەوێ ئیشم پێیەتی هەموو شێر بۆ دنیایە ڕقی لێیەتی لەبەر خوا نیە بەخوا لەبەر دنیا ڕقی لێیەتی لەبەر حیزبەکەی ڕقی لێیەتی لەبەر مەنهەجەکەی خۆی ڕقی لێیەتی کێ لەبەر خوا ئەمڕۆ ڕقی لە کێیە ڕقی لە کردەوە خراپەکانی خەڵکە چارەسەریش ئەوەیە ئەبێت دنیا بە مەمەڕ بزانین نەک بە مەقەڕ لە تەڵقین ئەگەلێ لە مامۆستاکان کە تەڵقینی عەرەبی دەخوێننەوە ئەڵێ ئەی فڵان کەس تۆ دەرچووی لە دنیایە کە مەمەڕ بوو گەیشتی بە قیامەتێک کە مەقەڕی هەتا هەتاییە جاسەی ئەم وشە جوانەکەن کە مامۆستا ئاینەکانی ئێمە مەلاکان بەکاری دێنن دنیا مەمەڕ و ڕێگایە یەعنی کاملی ئەوساف کە سەیری ئەو جادەت کرد دڵت بکەوێتەوە بە سەلامەتی پێیدا بڕۆی با دونیا ئەوا تەماشاکەی بەڵام کێ هەیە لەو جادە بە ماڵی خۆی بزانێ ئەگەر ڕێزی جادەکە بگری ئازاری لەسەر ڕێگا نابەی گڵۆپەکەی نەشکێنی پیسی نەکەی ساردەکە بە نیوە قوتوەکە فڕە نەدەیە سەر جادە دنیاش ئاوا لێ بکە پیسی مەکە بەڵام جوانی کە بەڵام وا مەزانە حتا هەتا تێیدا دەمێنێەوە هەر وەکو ئەو جادەوا دەزانی کە پیا تێدەپەڕی جادەکە لێرە قیر و تەختە، دەچێ هۆڵێکەوە، ناو تونێڵێکەوە کە قەبرە، بەڵام ئەویش دووبارە ڕێک دەتگەیەنێتە ئەو شوێنەی کەوا کاتی خۆی بە کردەوەکانی خۆت ئامادەت کردووە پێش ئەوەی بچێ ناویەوە. جا ئەم جادەیە ئەبێ ئاگات لێی بێ، ئەم جادەیە پیس نەکەی، بەڵام بە هەموو شتێکی خۆشتی نەزانی. تام و چێژێکی ماوە هەموو گفتوگۆی نێوان ژن و مێرد هەر ئەوەیە ئەوەمان نەکڕی ئەوەمان نەکرد ئەوە مۆدی نەماوە ئەوە چ بخۆین ئەرە کوا چوار قسەی خۆش لە بینی ژن و مێردەکانیشدا ماوە لە بینی باوک و ئەولاد و دایک و کچەکانیشدا ماوە ئەوە هەموو سەرنجامی خۆشمان لەبیر چۆتەوە ئەمجا ئەم دنیایش بەردەوام حەتا زیاتر باوەشی پێداکەی زیاتر تێکت دەشکێنێ حەتا زیاترت هەبێ ئەگەر غەفڵەتی لەگەڵا بێ و بیری قیامەت و خوای لەگەڵا نەبێ باوەڕتان بێ خۆت بە هەژارتر دەزانی سەرنجی ئەم ڕووداوە بدەن ئێمە هەمومان تووشی ئەم گرفتە بووین پیاوێکی زۆر دەوڵەمەند خاوەنی کۆشکە و ڤێلایەکی گەورە مەلەوانگەی تێدایە باخچەیەکی جوان بۆ فیز و دەعیە و بڵێن زۆر ڕۆشنبیر و ئەوروپیە سەگێکیش ڕادەگرێ چ ژیانێکی بەهەشتیمان هەیە ئەڵە وڵا باوکە پێم خۆشە ئەچن بۆ لادێ یەک دوو ماڵە خزمی فەقیریان هەن لە کولانە خانوویەکە ئیتر باخچەیەکی بچکۆلیان هەیە خەریکی زەوی شێوان و نەماملێدان و ئەمانە دەبن وەل حاصل دەوری هاوین دەبێ یەکێ خەریکی دروێنەیە یەکێ مەڕوماڵات دەرەکە یەکێ قەسەڵ کۆ دەکاتەوە ئەوەی کە بۆ خۆمان دەیزانین پاشی دەوری یەک هەفتە دوو هەفتە لەوێ دەمێننەوە خزم و کەسوکار بەتایبەت ئەوەی فەقیرە زیاتر حورمەتی دەوڵەمەند دەگرێ ئیزنیان نادەنەوە پاش گەشتێکی درێژخایەن دەگەڕێنەوە بۆ شار وەڵێ کوڕم ئێستا بۆ دەرکەوت ژیانی ئێمە چەند خۆش ئەڵێ باوکە بەڵێ ئەڵێ کورتەیەک لە تێگەیشتنە لەم سەفەری لادێ و ناو ئەم فەقیر و هەژار و خزمە فەقیرانەمان دەتوانی بۆم باسی ئەڵێ وەڵا باوکە ئەرەوڵا زۆشتی لێ فێر بووم وەڵایی بینیم ئێمە یەک سەگمان هەیە ماڵی ئەو خزمەمان چوار سەگیان هەبوو ئێ تۆ یەک حەوزی بچکۆلەت کردۆ بۆ مەلەی ئێمە ئەوان یەک جۆگا و شەتاو لە بەردی ماڵەکانەوە دەڕوا هەر ئەو سەری دیار نییە حەلی وەڕز نابن لە مەلەدا تۆ یەک باخچەی بچکۆلت بۆ ئێمە کردووە ئەوە دەکەین سێ چوار مەترێکە ئەوان یەک باخیان هەبوو ئەو هەموو هەتا دەدڕوانی هەمووی باخ و باخات بوو هەموویان بەی خۆیان دەزانی ئێمە هەر وەڕەز بووین لە خواردنی گۆشتی قوتووش مزەمیدە و ئەوان ئەو قەل و مریشکی خۆماڵی و هێلکەی خۆماڵی ئەوانە دەخۆن پارەشی پێ نادەن ئێمە هەموو خەڵق ڕقی لێمانە کەچی ئەوان هەموو یەکتریان خۆش دەوێ هەمویان هاوکاری یەکن واللهی بابێ ئێستا بۆم دەرکەوت ئێمە چەند فەقیر و هەژار و بێلانەین واللهی لەم گەشتە بۆم دەرکەوت ئێمە خۆ هەر هیچمان نیە لە چاو خەڵکە باوکی وەڵا بەڕاستی ئیشم کرد یعنی ئێمە فەقیرین وتی ئارە وەڵا خۆ ئێمە بۆت حساب دەکەم ئەوە ئێمە هەمانەوان دەقاتی ئێمەیان هەیە ئەوەی لە لادێشە ئەگەر بیری خوای نەبێ و قەناعەتی نەبێ ئەویش هەمان ئەهلی شاری دێتەوە یاد ئەڵێ خۆزگە لەم لادێیە ڕزگارم ببوویایە خۆزگە هەرچی لادێیە وێران بێ ئێستا وانەی لە لادێکانیشن لە سەتا هەشتای وا دەڵێ هەر لە ژنیەوە لە پیاویەوە لە گەنجیەوە ئەڵێ لادێ بە عەمەل نایە هەمووی غافڵیەتیە هەمووی سەرنجامەکەی بێقەناعەتیە لەوەی کە دنیا وەک خۆی سیر ناکەین بە هەموو شتێکی دەزانین بە بەشێک لە قۆناغەکانی ژیانی نازانین جا بەوە قەناعەت پەیدا دەبێت ئەگەرت بیر بکەوە هەموو خواردەمەنیەکانی ئەم سەرزەوێ بە یەک دەقە لەسەر سفرەکەت بێ باوەڕتان بە لە ماڵەکەتدا بە هەر لە جیاتی خەڵک سێژەم دەخوا تۆ چوارت پێ دەخورێ معدەت هەر یەک ساڵ هەموو خواردنێکی خۆش و بەلەزەتی تێ دەکرێت دوایی تحملی ناکە زۆر جار کە خوان ناداتێ بۆی تووشی نەخۆشی نەکە یعنی ئەوەی دڵ دەیخوازی یەک ساڵ بی خۆی معدەت وێران دەبێ هەموو لەش لێک هەڵدەوەشێ هەموو خانوەکانی ئەم سەرزەوی هی تۆ بن تاپۆکانی بە ناوی تۆوە بێ هەر لە یەکیاندا دەتوانی بژی وایە یان نا هەر لە یەکیاندا دەتوانی بژی هەموو زەویەکان تاپۆکانی تۆ بن باوەڕتان بێت لە دوو مەتر عەرز زیاتر لەم سەر زەوێ پێن نابڕێ کەستان بینیوە قەبرەکەی لە خەڵکیکە فراوانتر بێ مەگە چادرێکی لەسەر بکەن ئەویش دوای زەمەنێک بۆ خۆی فڕێ دەدرێ و کورە هەر قەبرەکەشی نامێنێ دەی قەناعەت بکە غافڵ مەبە لە خوا دنیا وەرگرە بەڵام بۆ ئاوەدانکردنەوەی قیامەتی خۆت ڕەحمەت لە شاعیر بێ کە فەرموویەتی کەسێ مەردە کە عەوداڵی ڕازی کردنی خودا بێ لە ترسی قەهری بێ وێنەی دڵی لە دنیا بەردابێ بۆ خزمەتی خەڵکی ڕەجاڵ سەراپای عومری دانابێ نەڵێ مردم کە دنیا پشتی لەو ئەو ڕوو لە دنیا بێ کە پووری زاڵە بۆچی پیرەزاڵی پێ ڕەزا نابێ فەرموو تەئریخی گشت بەشەر سەراپای بیکە تەماشا بەقای بۆ کەس نەبووە هەرگیز نەبۆ هەژار نەبۆ پاشا لە دەروێش و لە شا ئەم فاحیشە ئاخر دەکا حاشا ئەگەر ئەهلی غیرەتی بەر لەو لە خۆی و ئەهلی حاشا بێ هەزار ڕەحمەت لەو شاعیرە کوردانە کە چەند جوان ئامۆژگاری ئێمەیان کردووە لە ئەسبابی غەفڵەت و هۆیەکانی بێئاگابوونە لە خوا و لە قیامەت گەنجێتی گەنجێتی هێزە، توانا و گوڕە، لەزەت وەرگرتنە، فکر فراوانییە، بەڵام ئەی گەنج بیر بکەوە تۆ لە بەینی دوو بێهێزیدا بووی، بێهێزیەکیانت بەڕێ کردووە کە فەترەی ناوسکی دایک و سەرەتای لە دایک بوون و مناڵیە، وا چاوەڕێی دەگەیەوە بە بێهێزی دووەم کە وەکو یەکەمت لێدەکاتەوە ئەویش پیری و پەککەوتەییە زووش بەسەر دەچێ گەنجێتی گەنج بۆیە بوغرایە بۆیە حەد دەڵی ئاگای لەم خوا و قیامەتە هەر نیە چونکە زۆر ئومێدی درێژە ئەڵێ جارێ من سەرەی مردنم نیە من دنیا لە بەردەم مایە جاوە لە کچان هەر وایە لە کوڕانیش هەر وایە بەڵام خوا بە چەند نمونە نیشانمان دەدا وا مەزانە وا مەزانە و دڵنیا بە کەوا نابێ لەم هەفتەی ڕابردوودا دەوری سیوازدەم سێ ڕۆژ دەبێ خوێندکارێکی زانکۆی سلێمانی لە کۆلێجی پزیشکی لە قۆناغی شەشەمە یعنی ئەم ساڵ تەخەڕوجی دەکرد دەبوو بە دکتۆر دکتۆری گەورە بەکالۆریۆس لە پزیشکی نەشتەرگەری و پسپۆڕیدا لە سەفەردا لە کاتێکا کە پێنجشەممەی دووشەمە و ئەوانەی بەسەرا دێ ئەڕواتەوە سەرێک بدا لە ماڵی باوکی لە قەڵازێ دەگاتە ناو شاری قەڵازێ و سارەی خۆی پێدەکێشە دەیکوژێ ئەو هەموو خوێندنە، ئەو هەموو ئاواتە، لەوانەیە بەتەما بێت چۆن عەیادە بکەمەوە، چۆن ژن بێنم، چۆن ماڵ پێکەوە نێم، ئەی چەنم معاش بێ، ئەی چۆن بڕۆم گەشتی دەرەوە بکەم، کەچی لە پڕێکا قەبرت دەمی بۆ گرتەوە. لە شاری هەولێر مامۆستایەکی بەڕێز دوو کچی، یەکیان خوێندکاری دکتۆرا، شووی نەکردەوە هەر باوکی دی گوت پێم وتۆ شوو بکە وتوێتی باوکە با دکتۆراکەش بەدەست بێنم تەلەبێکی زۆر زیرەک بووە لە ماستەر بۆ لە بەکەلۆریۆس بۆ ماستەر فەوری دوای فەوری لە دکتۆراوە ژیراوە بە ئیمتیاز وتوێتی با دکتۆراکەش وەرگرم ئەو جارەکانە بیر لە شووکردن دەکەمەوە بۆی کە بە خوێندنەکە دانەبڕێم ئەم ساڵ ساڵی دووەمی خوێندای دکتۆرا بووە کشێتریشیان خوێندکاری چوارەمی کۆلیجی پەروەدەی زانکۆی سەلاحەدینی هەولێر بووە لە کاتێکا ئەو باوکە سوێندی ئەخوا دەگوت لە عومری خۆیاندا باوەڕم نییە جارێک نانەوایان کڕی بێ لە ماڵ نەبوو میوانیان هاتووە نزیک سەعات یانزە دایکی وتوێتی بڕۆن دەو نانەوایە باوکت نەهاتەوە بڕۆن نان بکڕن ئەگەنە بەردەمی نانەوە و سەردا دەنێن و خەڵکەکە ئەوان ئاخر سەرە دەبن خەڵک هەمووی دەڕوا کابرا دەڵە پەرامێزەکە سار بووەتەوە دێ پەمپیدا زیاد لە حەدی خۆی پەمپیەدا پێیاندا دەتەقێ ئەو دووکشە هەر لەوێدا ژیان لەدەست دەدەن گەنجێتی ئاوایە لە کوتوپڕێکا خۆ دەبێ بە قاچی خۆی بۆی بڕۆی لە کاتێکا بیست و پێنج ساڵە لە ماڵی ئەو پیاوەدا نانێکیان بۆ باوکیان نەکڕیوە ئەو ڕۆژە چووە بەردمی نانەواکە و زیاد لەو هەموو خەڵکە بۆواندا تەقیەوە لەبەر ئەوە غافڵ مەبە لەخوا بە گەنجێتیت بڵێ کچێکی گەنجم بڵێ کوڕێکی گەنجم ئەو نمونانە خوا نیشانت دەدا بۆی بە ئاگابی لە ئەسبابی غەفڵەتە لەش ساغی، ئینسان کاتێک کە خوا نەخۆشی دەکات ڕقی لێی نییە، هەتا ساغی بەردەوام بوغڕای، کە نەخۆش کەوتی ئەمجا خوات بەبیر دێتەوە یا ئەڵڵا فریام کەوی، خوایە شیفام بۆ بنێری. لە ئەسبابی غەفڵەتە دەست بەتاڵی و فەراغ، کە دەبێ ئینسان دەست بەتاڵی بقۆزێتەوە، وەکو مەحەتەیەک وایە سووتەمەنی تێکەیەوە، بۆیە جارێشکە نەشاط وەرگریەوە. لە ئەسبابی غەفڵەتە ڕەفیقی خراپ، ئەوەی کە زۆربەی خەڵکی لە خوا و لە دین بێ ئاگایە چەند بەزەییم چەند پەرۆشی ئەو گەنجە بەڕێزانەم کە عەرەق دەخۆن کە قومار دەکەن ئەوە هەموو ڕەفیقی خراپ بەداخەوە وای لێکردن بەڵام ئەمڕۆ ڕەفیقێشکی خراپتر پەیدا بووە ڕەفیقی جاران هەر لەسەر جادە ڕەفیقت بوو ڕەفیقی جاران لە دوانزەی شەوا وازی لێ دێنای ئەمڕۆ ڕەفیقێک هەیە ئەگەر لە کونی ژوورەوەش بی ئەگەر وەغەلەقەتی الابوابی ئەبوابی وەکو سوڕەتی یوسف هەموو دەرگاکانیش داخەی شەو و ڕۆژی بۆ نییە، پەردە دادەیەوە، بە تەنیا بی، ئەزانی ویشتیە کۆنتڕۆڵی تەلەفیزیۆن و سەتەلایتەکەتە، بەردەوام لەگەڵتایە. جا یان ڕەفیقێکی زۆر باشە، یان ڕەفیقێکی ماڵ کاولکەرە. ئای تەلەفیزۆن چۆن هەموومانی غافڵ کردووە لە خوا، لە زیکری خوا، لە نوێژی جەماعەت. وەرە بەیانیان و ئێواران سەیری ئەو مزگەوتە خۆشانە کە، هەمووی شەش حەو کەس جاری وا دەبینن، پانزە کەس جاری وا، ئەوپەڕی بیست کەس، ئەو هەموو خەڵکە. هەمووی سەبەبەکەی چیە هەتا نیوە شەو دادەنیشێ بە دیار تەلەفیزۆنەوە ئەمجا بێ ئاگا لە ئێوارەوە زکرێکی خوای نەکردو ئەستەغفیرڵڵا بە دەمیان نەهاتووە مەگە دەگمەن ئەوەی کەوا خوا ڕەحمی تێکردو تەماشای شتێکی باشی کردبێ من دەڵم ڕەفیقێکە یان ڕەفیقی چاکە ڕەفزی ناکەم دەتوانی ڕەفیقی چاک بێ دەشتوانی ڕەفیقێکی ماڵوێرانکەر بێ ئێوارە ئەو لەکۆڵ بۆتەوە ی سەرجادە بەڵام ئەم حەتا بەیانی لەکۆڵن نابێتەوە جا بەیانی سەیر دەکەی کابرا دەچێتە سەر دایرە خەواڵ و هەمووی وەڕز و بێتاقەت ئەو غافڵی کردووە خوێندکارە غافڵە لە سەعیەکەی لە دەرس و دەورەکەی لە مەکتەبە نازانێت مامۆستا باسی چ دەکا دوکاندارە وەڕزە ئافرەتە بەدیار زنجیرە تەمسیری دۆبلاش کراو لە دەرەوە هێنراو بە زۆر سەپێنراو نیوە شەو دەکاتەوە غافڵە لە خوا، لە مێرد، لە منداڵ، لە میوان، لە ماڵ، جرج مشک لەو ماڵەی داوە هەر ئاهێکشی لێ نایەتەوە، هەر نە گەسکێکشی بۆ نادرێ، ئەوە ڵاوە زنجیرە تەمسیلەکە تا ئەویان تەواو دەبێ ئەویانی بەسەرا دێ، ئەبێ ئەی بێئاگایەکەی لە خوا هەتا دەمرێ بە ئاگا نایەتەوە کە خوایەکەیە و کە قیامەتێکەیە و کە ماڵ و مێردێکەیە، ئەی چەند باوک بە هۆی ئەو کۆنتڕۆڵەوە ڕۆژێ لە ماڵ نیە و شەوێ لە ئێوارەوە بە دەستێوەیەتی، ئەو کەناڵ نا ئەوە بیری نیە، بە خوا باوک هەیە نازانێ مناڵەکەی لە پۆلی چەندە، بە خوا. بەخوا باوکێ سێ ساڵە کوڕەکەی لە مەکتەوە دەرکرا ئێستا نازانێت چ ساڵێک دەرچووە یان نا نازانێت کچەکەی خەریکی چییە موبایلی بە دژێوەیە نیوە شەو حەتا بەیانی کاری پێ دەکا ئەمە هەمووی غەفڵەتە نازانێت ژنە بەستە زمانەکەی تا ئێستا دوو قسەی خۆشی لێ نەبیستووە حەقی هەموویان پێشێل دەکا لە پێناوی کۆنترۆڵێکە کۆنتڕۆڵێکی بێ گیان بەڵام ڕەفیقێکی خراپ کە زۆربەی کەناڵەکانی ئەمڕۆ دوو هەدەفی لە پشتەوەیە لە خوا و لەو قیامەتە بێ ئاگات کا کە پێویستت بە یەک چاکە دەبێ بۆی دووەم نەوەیەکی بێ ئامانجی بەنج کراوی پەنگ خواردوو لە ناخی خۆیان ئاخری خۆی دەکوژێ یان سەری خۆی هەڵدەگرێ بەداخەوە لای ئێمە من تەکنەلۆژیا ڕەفز ناکەم هەمووی مایە ڕەحمەتە بۆ خەڵک بەڵام تەکنەلۆژیا لای ئێمە لە موبایلتەوە لە میمۆریتەوە لە دیڤیدی و سیدیتەوە لە کۆمپیوتەر و ئەنتەرنێتەوە لە سەتا هەشتای بۆ خۆ غافڵکردن خەڵک بەکاری دێنێ لە جیاتی خزمەت بە خۆکردن و بە خەڵککردن بۆ خۆغافڵکردن بۆ کادڕ بەسەربردن بۆ ڕابواردن بۆ تەماشاکردنی شتی ڕوخێنەر بەداخەوە خەڵک بەکاری دێنێ ئەو هەموو سەرمایەمان دەڕوا لە کارتی موبایل و ئەمانەدا ئەو هەموو سەرما گەورەیە کە ژیانمانە بەسەر دەچێ بە خۆڕایی وڵاتانی دنیا بەو تەکنەلۆژیای کە من و تۆی ماڵوێران کردووە چەند خەڵک بە موبایل کوژرا ئەو بۆ پێشکەوتۆ بەدەستەوەیەتی بەڵام دەزانی بەدەست شێوەیە بەدەست کەسێکەوەیە کە بەیانی لەگەڵ ڕۆژ هەڵاتنا لەسەر کار ئامادەیە چونکە لە نۆی شەو و دەی شەوە خەوتووە چونکە ئامادەیە بۆ کاری بەیانی لە وڵاتی ئێمەدا حتا سعات دوی شەو بەدیار تەلەفیزۆنەوە بووە باوەڕتان بێ بە چاوی خۆتان بینیوتانە دەچێ ماڵان گەنجە و تازە سعات یانزە و نیوە ئەوە دەبێت بە پیاوی دەست نوێژ نوێژ پاک خۆی ئامادەکە بۆ نوێژی نیوەڕۆ دەست نوێژ بگرێ ئەو ئەمجا شەش سانتین دەمی کردوێتەوە و زمانە بچکۆلی لە کاتی باوێشکەکەیدا دیارە کەچی گەوهینیشت پێ دەکا لە جیاتی بڵێ سەلام علیک بەیانیت باش بابە خەڵک لەو ئەوروپاوانە ئێستا نانی نیۆڕۆیە دەخوا ئەم تازە وە بەیانیت باش وازدانی هەشتا بەیانیە چ ماڵوێرانیەکە ئیتر دەوەزدانە خەتای ئیسلامە کە دواکەوتوی خەڵکی مسلمانە و لە جیهانی ئیسلامیشدایە و پێشدا هیچیش نەبوو و ئەو ئامێرانەی لە تۆش باشتر هەیە و بزانە چۆن پێشکەوتووە نموونەیەکی بەسیط ئەو ئیماراتەی ئەوە لە تەنیشت خۆمانەوەیە ئەو ئیماراتەی کە دراوسێی عێراقە وڵاتی ئیمارات ئەم هەفتەی ڕابردوو میری دوبەی میری میرنشینی دوبەی محەممەد بن ڕاشد ئال مەکتوم ئەزانن ئیمارات چ وڵاتێکە وڵاتێکە عەرەبییە شانشینە کە ئێمە گاڵتە بە شانشینی دەکەین و حەزمان بە دیموکراتی و کۆمارییە چل ساڵ لەمەوبەر هەموو سەقافەتەکەیان لە ڕەواندنی حشتر و مەڕ و مانگا بوو هیچ کەیان نەدەزانی ئێستا پێشبینی ئەوەش دەکرێت ساڵی 2016 قەترە نەوتیشی نامێنێ هەو نەوتەکەش هەموو تەوا بوو بەڵام پێش ئەوەی کارەساتێک ڕووی تێکا خەمیان خواردو دووشتی بەدەستێنا یەکەم بازرگانی دووەم گەشت و گوزارکە قەت کۆن نابێت لە جیهاندا وڵاتەکەی کرد بە وڵاتێکی بازرگانی هەموو منداڵیش ئێستا چن بۆ دوبێ بۆ شت کڕێ ئەمجا وڵاتەکەی کرد بە وڵاتێکی گەشت و گوزاری کابرا لە ئەمریکا وەێ بۆ گەشت و گوزار بۆ دوبەی بۆ ئیمارات ئەم حفتانی ڕابردوو محەممەد بن ڕاشد ئال مەکتوم میری دوبەی بە وتەی بەم قسەیە وتی بە هیممەتە بەرزەکانی خەڵکەکەمان لوتکە بەرزەکان دەکەینەوە دەیبین بە ناخی هەورەکاندا بەرزترین لوتکەی جیهانی بورجی جیهانی دانا بەرزیەکەی هەشت سەد و بیست و هەشت مەترە هەشت سەد و بیست و هەشت مەتر چۆ بە ئاسماندا دوو سەد و شەش قاتە دوو سەد و شەش قات ئێمە چوار قاتێک دەبینین پێمان عەجیبە دوانزە هەزار کەس دەتوانێت تیا بژی دوانزە هەزار کەس هەزار و چل و چوار ژوورە لە نەوەت و پێنج کیلۆمەترەوە دیارە جیاوازی پلەی گەرمای قاتی یەکەمی لەگەڵ قاتی سەرەوەی کە دوو سەد و شەش مین قاتە دە پلەی سەدی فەرقیانە یانی کوێستان و هاوینەکە هەر لەو گورجەدا ئەو تابقای بەرزترین مزگەوتی جیهانی لێیە سەد و پەنجا و هەشتەمین قاتە لە سەد و هەشتا و پەنجەمین سەد و پەنجا و هەشتەمین قاتە مزگەوتی تێدایە بۆ جومعە و جەماعەت نرخی مانەوەی یەک شەو جا بزانە چ پارەیەک لە دنیا دەکێشێتەوە بۆ خەڵکەکەی نرخی مانەوەی یەک شەو لە تابقی هەشتا بۆ سەرەوە تا دووسەد و شەشەکە یەک شەوی نرخەکەی سێ ملیۆن دۆلارە کابرا لەو ئەوروپا و ئەمریکا چی پارێک کۆ کردو توانێ لە یەک شەوە هەمووی دەدا بەس بچێ دەقاتی هەشتەمین و دووسەد و شەشەمین و ئەوانە بزانە دنیا چ باسە لەناو هەورا بژی ئەوە نیوەی لەناو هەورایە، هەورەکە هاتۆتە خوار بورجەکەوە، سێ ملیۆن دۆلاری لێ دەکێشێتەوە لەیەک شەوە. ئەمە خۆڵاتێکی عەرەبیە کاکە، ئیسلامیە، دوێنێ حوشتر لەوەڕێم بووە، ئەو تەکنەلۆجیای تۆ هەشتا و چەند دەپێ لەدوای تۆش دەستی کەوتووە، کەچی ئاوا بەهیمەتی بەرز نەک بۆ ڕووخاندن بەو تەکنەلۆجیای ئاوا پێشکەوت. ئێمە خەتای ئیسلام نیە خەتای خۆمانە. خاڵی کۆتایی ئەوەی کەوا تووشی غەفڵەتمان دەکا بەداخەوە، وەفای بۆ غەیری تۆ هەبوایە تۆ لەسەریدا نەدەنیشتی پێش تۆش زۆر کەسی فڕێدا ئەوە جاگەشتۆتە سەر تۆ بۆیە شاعیر فەرموویەتی هەرچەند ئەوڕۆ لە لوتکەی کبریادا بێ مەنزڵ و جێت سبەی ئەجەل یەخەت دەگرێت دەڕۆی یەشێتر دێتە جێت سبەی ئەجەل یەخەت دەگرێ دەڕۆی یەشێتر دێتە جێت حەیف و مەخابنە بۆ نەوس باخی فیردەوسن لەدەست چێت سبەی خاکت بەسەر وەک من دەبێت تەحتە سەرا بێجێت بەڵام ئەمڕۆ کە خەوتی مەسنەدت تەختی سورەیا بێ مەحوی شاعیریش ئەوەندە ساڵە لەمەوبەر تخوا سەیری ئا ئەم وشە کوردیە نایابانە کەن ئەوە شیعرە ئەوە بەرهەمی حوجرە و مزگەوت و مەلایەتیە کە دەفەرمێت لە عیشوەی پڕ فەنی دنیا مەبە ئەی من کە وەک نۆشی بە تەفرەی مەی بەسەر دانا قەراوی زەهری نۆشیوە یعنی دنیا ئەو کورسی مەنسەبە زۆر کەس وەکو قاپی هەنجوین و مەیدایە کەچی وەختێ زانی زەهری دەرخواردا لە کورسەکە هێنایە خوارەوە وەکو دێ و ئیشی عەکسە، ئەم مەسئولیەت و کاربەدەستە، ئەم دونیایە و ئەم دینار و دۆلارە وەکو دێ وایە، دێ و هەموو ئیشێکی عەکسە. وەکو دێ و ئیشی عەکسە، میهری قەهرە، شەربەتی زەهرە. دێ و خۆشەویستیەکەشی دوژمنایەتیە، هەنجوینەکەشی شەربەتە، زەهرە، فریبە. خەڵخەڵەتاندنە، گەنمی هەر جۆ، شیری هەر دۆ، ڕۆنی هەر پیوە. باوەڕتان بێت دنیا نانە گەنمەکەشی هەر جۆیە، شیرەکەشی هەر دۆیە، ڕۆنە خالیسەکەشی هەر وەک پیروایە و مەڵا شووت دەگرێ ئاخری ڕوو لە مەسوولین و کاربەدەستان دەکا. لە کۆتاییدا پێیان دەڵێ ئەگەر تاجل لە سەر کا، سەرتی پێوە قووت دەدا. هەر تاجێک، هەر سەرێک تاجی کرایە سەر، ئەو تاجە سەرەکە هەڵدەگرێ ئاخری لەگەڵ خۆی. هەر لای دەبا سەرەکەی لەگەڵ هەڵدەگرێ ئاخر موبارەک کەی دەبێ ئەو خەلعەتەی خەلعی لەدوا بێ ئەفەمە بە ژیانی خۆم بە هیچ کابرا سێم نەمگوت موبارەک بێ ئەو پۆستە چونکە کەی موبارەکە شتێک کە لابردنی لەدوا بێ دە بەخوا هەر دەبێ لای بەی هەر دەبێ لاچی زیندوێترین نمونە ئەم ڕۆژانە بوو عەلی حەسەن مەزید عەلی کیمیایی لە سێدارە درا لەسەر تاوانی هەڵەبجە و ئەو هەموو کۆمەڵکەژی کوردی بوو بە دەرس و عیبرەتێک بۆ هەر کەسێک کە دەرس و عیبرەت لە خەڵکانی پێش خۆی وەرگرێ کە بەداخەوە ئەو مامۆستاکانی دەرسیان لە ڕابردوو وەرنەگرت کە خەڵکێک لەسەر خوێنڕێژی و تاوانەکانی جەنگ چۆن لە دوای جەنگی جیهانی یەکەم سی و سەر سی و شەش سەرکردەی نازی ئەڵمانی درانە دادگا و ئیعدام، یانزەیان لەسێدارە دران. چۆن لە بەریتانیا و ئەمریکا و یۆناندا بیست و چوار هەزار و سێ سەد و شەست و پێنج سەرکردە لەسەر تاوانی کوشتن و فەلاقەکردنی خەڵک و خوێنڕشتنی بێتاوانان درانە دادگا، هەزار و چل و هەشت کەسیان لەسێدارە دران. ئەوانی تریشیان هەموویان حوکمی موئەبەد دران ئەی لەم چەند ساڵەی ڕابردوودا لە دوای ساڵەکانی نەوەتەوە میلۆسۆفیج سەرۆکی یۆگۆسلافیای پێشوو کە تەحەدای هەموو کۆمەڵگای نێودەوڵەتی دەکرد ئەو سڕ بە توندڕەوەی خوێنی موسڵمانانی بە ناحەق ڕشت ئەی گوو منەتم بە دنیا نییە کەچی تەوقیان کردە دەستی و تورەکەیان بەسەرا کرد و بە زەلیلی فڕێیاندایە ئەو زیندانەی دادگای نێودەوڵەتی لاهای دوای چوار ساڵ کرم لێداو بۆ خۆی مرد لەوێدا دوایش سەدامیشمان بینی ئیعدام کرا و عەلی حەسەن مەجیدیشی بەسەرا هات چ نازناوێکی پیسە علی ناوێکی پیرۆز بوو حەسەن پیرۆز بوو مەجید پیرۆز بوو بە کردەوە پیسەکانی خۆی حیای خۆی و بنەماڵەکەشی بێت نازناوی کیمیایی بەسەرا بڕا چ دەرسێکی گەورەیە کار بە دەستانی بەڕێز میلەت بەوە خۆشی دەون بەوە ئەو کورسێت پایەدار دەبێت کە عەدالەت لە ناو خەڵکا بەرپا کەن کە خزمەتی خەڵک بکەن کە بۆ خەڵک باش بن ئیشاڵا ڕێز لە خەڵک بگرن ڕێز لە خەڵک بگرن خەڵکی ڕێستان لێ دەگرێ پێش ئەوەی بچنە سەر کورسی بچنە ناو دڵی خەڵکەوە ئەوە نمونەیەکی ئاشکرایە و خی گەورە نیشانی داوین آخر وشەشم کە کۆتا دەقەی وتارەکەمە باسێکی مەسەرەی کارەبایە بەڕاستی کارەبا وای لێ هاتوو هەمومان ئەگە بڵین نەبێ ڕم بێ باشتر بێ بەڵام دەبێت لۆمەی خۆشمان بکەین من لەگەڵ ئێوەدام، خەڵکی بەرپرس، خەڵکی دەوڵەمەند بە سپلیتی، بە هیتەری، رەحم ناکا، بەڵام من و تۆی ئەهلی مزگەوت ئەبێ فەرقمان هەبێ، من و تۆی روو لە خوا ئەبێ ئاگامان لە خوا بێ، ئەگەر بە کوژاندنەوەی گڵۆپێک بێ، ئەوەتان ئاگا، مادام هیتەرەکە پێ دەکەی ئاخری گڵۆپەکەشم نامێنێ، لانیکەم با رووناکیەکەمان بمێنێ، ئەوە دەوایری کارەبا ئەو کارەباسیانەش بەستەزمانن ئەوانیش وەک من و تۆش مناڵ ژن و مناڵیان هەیە یانزەی شەو من پێم ناخۆشە بچێتە سەر مەحاویلە پێیدا دەتەقێتەوە شەهید لە پێناویا دەدرێ ئەوە سێ چوار سیم تواوەتەوە ئەو سیمە ئەستورە تواوەتەوە پچڕاوە گەرم بووە وەکو پشکۆی سووری لە هاتۆ بەسەر سیمێکەدا هاتۆ دەخوارەوە شەش محاولی لە شەوێکا دەتەقێ ئەمە هەمووی نیشانەی بێئینسافیە چەندین خەڵک خۆی بە پیاوی مسلمانیش دەزانێت لە پشتی سعاتەوە چەتاڵ دەکا هیتەری پێ دەکا خەڵک هەبووە لە ژووری مانگادا هیتەری داناوە پەنا بەخوا جا لەبەرەوە هەم ڕووناکی بەشمان دەدەچوو مەڵێ خەڵک وایە منیش وەک تۆ کەم و کوڕیەکان دەبینم منیش داوام لە حکومەتی بەڕێزی کوردستان هەیە لە کاربەدەستانی خۆمان کاکە چلەی زستانە سەرمایەکی سەختە جا من نەوتم لە چلێ هاوینێ بۆ چییە ساڵی بەرمیلێک نەوتمان دەدەنێ من دەمەوێت ئێستا بمدەیە ئێستا کابرا سەد و چل هەزار و پەنجا هەزاری پێ بە نەوت نادرێ ئێستا با دڵی خۆشکەی بۆ دەیگەیەنە کاتی ئینتیخاباتی دوو مانژیکە ئێستا بیدەیە باشە ئێستا با لەبەر خوا بێ لەبەر خۆت بێ لەبەر خەڵک بێ خواتان لەبیر بێ خەڵکی خواتان لەبیر بێ نەوتەکە دابینکردنی بە بەرمیلێکی ڕەنگە کۆتای پێنەوە دوو بەرمیل سێ بدەت بەرمیل بدە بە کابرا بەخوا گە هیتەر پێکا خوا دەیگرێ خۆ ئێستاش هەر خوا دەیگرێ چونکە بە هیتەرەکە گڵۆپەکەشمان لەدەست چوو وامان لێ ئەتۆ بڵێی کارەبا هەر نەبێ باشە بەڵام پێش ئەوە دەبێت لۆمەی خۆمان بکەین ئەهلی مزگەوت بەیانیان کە هەستای بۆ نوێژی بەیانەکە گڵۆپی سەر دەرگاکە بکوژێنەوە کە مشتەمەلات ئیشت پێ نەبوو گڵۆپی با نەبێ کە ژووری نووسنێک ئیشت پێ نیە گڵۆپێک بکوژێنەوە لانی کەم وژدانی خۆت ئارام دەکەی ئیمە ئەمە بە مەڵ ئەگە خەڵک چاک بوو چاک دەم ئەگە خەڵک بوو لەوی خراپتر دەبم ئەگە خەڵک خراپ بوو منی مسلمان دەبێت چاک بم ئەم وڵاتە ئیشاڵا بە ئێمە ئاوەدان و ڕووناک دەبێت ئەو ئامۆژگاریە ئەو ئامۆژگاری نیە بیرهێنانەوەی بۆ خۆم وە بۆ ئێوەی بەڕێز و ئەهلی مزگەوت ئیشەڵڵا با ئێمە جێبەجێی کەین ڕەحمێک بەو کارەبایە بکەین بۆ ئەوەی کەوا ماڵەکانمان ڕووناک بێ و خوایە وڵات و ماڵمان ڕووناکەی خوایە لە تاریشی دنیا و قەبر و قیامەت بمان پارێزی ڕێگای ڕاستی ئیسلامەتی بگرین و لێی لا نەدەین یا ڕحم ڕاحمین لەم ڕۆژە مبارەکەدا لەم مەقامە پیرۆزەدا لەگەڵ ئەم دەست بە دەست نوێژان و ڕوو بە قیبلانەدا لێت دەپاڕێمەوە ئەوەی نەخۆشە شیفای بدەیت ئەوەی نەخۆشە خوایە شیفای بە خێری بۆ بنێری ئەوەی نەخۆشیە دەروونیەکانی هەیە خوایە ڕەحمی پێ بکەی یا ئەرحەم الراحمین ئەو کەسانەی خاوەنی بەڵا و مصیبەتیان لێ بەسەر هاتووە قەدەریان لێ بەسەر هاتووە یا ڕەبی خوا ڕەحمیان پێ بکەی دڵی بەرامبەرەکانیان نەرم کەی کارەکانیان بۆ ئاسان کەی ئەوانەی دەستکورت و هەژارن ڕەحمیان پێ بکەی خوایە دەرگایەکی ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە هەرکەسێ بەزەیی هەیە بە موسڵماناندا خوایە زیاتر بەزەییت پێیدا بێتەوە هەرکەسێ ماڵ دەبەخشێ بە بێ ئەنوایان زیاتری پێ ببەخشی یا ئەڕحەم الراحمین لە غەفڵەت بمان پارێزی خوایە بێ ئاگا نەبین لە تۆ بێ ئاگا نەبین لە قەبرەکەمان بێ ئاگا نەبین لە قیامەتەکەمان دنیا هەموو غایە و مەرامێکمان نەبێ دونیایەکی پوخت و خاوێن و لەشساغ و جوان و پوختمان بەنسیب بکەی قیامەتێکی نەبڕاوە بەهەشتی بەرینیش جێگای هەموو لایەکمان بێ عاقبەتی پیر و گەنج و هەموو لایەکمان خێرکەی ئامین ئامین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله